لە ناوەڕاستی شەقامەکەدا گالیسکەیەکی دەلالی پیاو ماقوڵێک کە بە دوو ئەسپی سەرکێشی ڕەنخۆڵە مێشێو بەسترا بۆ وەستا بوو گالیسکەکە کەسی تیانە بوو گالیسکەوانەکە لە شوێنەکەی هاتبووە خوارێ و لە پاڵ گالیسکەکەدا ڕاوەستا بوو لغاوی ئەسپەکانی بەدەستەوە بوو خەڵکێکی زۆر لە چوار دەوری کۆببوونەوە و پاسەوانەکانیش لە پێشیانەوە بوون یەکێک لە پاسەوانەکان چرایەکی بچووکی بەدەستەوە بوو، لە ناوەڕاستی شەقامەکە و نزیک بە تای گالیسکەکە بە چراکە تەماشای شتێکی ئەکرد، هەموو خەڵکەکە لە ملە قوتێدا بوون، هاوار و ژاوەژاوێکی سەیر و بەداخیان بوو. گالیسکەوانەکە شپرزە هاتە بەرچاو و جارناجارێک ئەیوت، خوایە چ گوناهێکە! چ گوناهێک؟ ڕاسکۆڵنیکۆڤ چەند توانی خۆی لە پێش نا و سەرەنجام هۆی هەراوزەنا و خۆ تێهەڵقورتاندنی خەڵکەکەی بینی. لەسەر زەویەکە پیاوێک بێهۆش کەوتبوو، ببوو بە ژێر گالیسکەکەوە، جلەکانی بەری بە ڕواڵەت کۆن بوون، بەڵام بەرگی کەسانی خانەدان بوون و لە خوێن هەڵکشابوو. خوێن لە ڕوێتکە، دەموچاوی بریندار و شێواو و تێقوپاو بوو. دیار بوو گالیسکەکە چاکاڕی بووی. گالیسکەوانەکە هەر دووبارەیە کردەوە، خوایە چۆنە بوو من ئاوە بێ ئاگا بم. خۆ ئەگەر ئاژوبێتم یان هاوارم نەکردبێ ئەوە قەیدی نییە. بەڵام هێور و لەسەرخۆ لێمەخوڕی. هەموو ئەمانە زانن ئەگەر خەڵکەکە درۆ بکاوا منیش وەک ئەوان درۆزنم، بەڵام سەرخۆش ڕاست بە ڕێگادا ناڕوا ئەمە ئاشکرایە. بینیم ئەیوێست لە شەقامەکە بپەڕێتەوە، لارە لارەی بوو، لەوەدا بوو بکەوێ. جارێک هاوارم لێ کرد، دوو جار و سێ جار ئەسپەکانم وەستاند، کەچی ڕاست خۆی، خۆی خستە سەر پێیان. نازانم هەر بە دەستی ئان قەست ئەمەی کرد، یان تەواو مەست بوو. ئەسپەکانیش جوانوون و سرکن، کەوتنە پڕمە و سمکۆڵان. ئەو هاواریە کرد و ئەوانیش زیاتر بە هەوادا چون و ئیتر ئەم بەدبختی لێکەوتەوە یەکێک لە ناو خەڵکەکەەوە شایەتی بۆ داوتی هەرچیەکی ود ڕازوە بوو دەنگێکی تر بەرز بۆوتی ڕازەکە سێ جار هاواری نەکرد سێم کەسیش هاواری کردوتی ڕاستە سێ جار هەموو گوێمان لێ بوو. بە گشتی گالیسکەوانەکە نە زۆرە ترسا و نە زۆریش غەم دایگرتبوو دیار بوو گالیسکەکە هی کەسێکی دەوڵەمەند و گرنگ بوو ئەم لێرە چاوڕێ هاتنی ئەویە کرد پاسەوانەکانیش ئەیانویست هەر چۆنێک بێ کێشەکە چارەسەر بکەن ئەبوو پیاوە زەرەرمەندەکە ببەنە پۆلیس و نەخۆشخانە و لە کەس ناوی نەئەزانی ڕاست کۆلنییکۆف هەروە وردە وردە ڕێگای بۆ خۆی کردەوە چۆ پێشێ و دانەویەوە لەپڕێکا چرا بچکۆلەکە دەموچاوی کابرای نەگبەتی تەواو پیشاندا، ڕاسکۆڵنیکۆڤ ناسی. هەر بەدەم ڕێگا کردنەوە و چوونە پێشێی هاواری کرد و وتی، من ئەیناسم، ئەیناسم! کارمەندێکی خانەنشینە، ناوی مارمیلادۆڤە، ماڵیان لەم نزیکانەیە، لە خانووی کوزڵدایە، ئەبێ زوو بگاتە لای پزیشک، من پارەکەی بۆ دەم، وەرن. هەندێ پارەی لە گیرفانی دەرهێنا و پیشانی پۆلیسێکی دا. ڕاسکۆڵنیکۆف شپرزەیەکی سەیری تێگەڕابوو. پۆلیس لە ناسینی کەسە زەرەرمەندەکە خۆشحاڵ بوو. ڕاسکۆڵنیکۆف ناونیشانی خۆی دانێ و بە هەموو توانایەوە وەگەوەی ئەو پیاوە کەوتووە باوکی بێ، حەزی کرد مارمیلادۆڤی بێهۆش زووتر بگەیەنرێتە ماڵەوە یان زۆر بە جەختەوە ئەیوت، ماڵەکەی لێرەدایە دوای سێ مانگ لە خانووی کوزڵ، ئەڵمانێ دەوڵەمەندەکە. بێگومان بە سەرخۆشی بەرەو ماڵ بۆتەوە، ئەیناسم، هەمیشە مەستە. خێزانەکەی لەوێدا ئەژی، ژن و کوڕ و کچی هەیە. کە ئەگاتە خەستەخانە، هەر لە ماڵەکەی خۆیدا حەتمەن پزیشکێک بەدەست دێت. من پارەکەی ئەدەم، خۆم ئەیدەم. هەر چۆنێک بێ کەس و کارەکەی چاکتر ئاگاداری ئەکەن. زوو بە فریا ئەکەون، ئەگینا پێش ئەوەی بگاتە خەستەخانە ئەمرێ. ڕاسکۆڵنیکۆف دەرفەتی هێنا و لەسەر خۆ پارێکی خستە چنگی پۆلیسەکەەوە وەلێ مەسلەکە ڕوون و یاسایی بوو بە هەر حاڵ لە ماڵەکەی خۆیدا باشتر چارەسەرکرا و نزیکتریش بوو کابرای برینداریان هەڵگرت و بردیان خەڵکانێک هاوکاریان کرد خانووی کوزڵ سیهنگایەک دوور بوو ڕاسکۆڵنیکۆف کەوتبووە دوایان و بە پارێزەوە سەری بریندارەکەی گرتبوو، ڕێگاکەی پیشانەدان و لەسەر خۆی وت، لێرەوە، لێرەوە، کە چووینە سەر پلیکانەکان ئەبێت سەری بەرز بکەینەوە، بسوڕێن، ئاوا، من هەقەکەیەتم، سوپاستان ئەکەم. کاترینا ئیڤانۆڤنا وەک کاری هەمیشەیی، هەر ئەوەندەی دەقیقەیەک دەرفەتی بهێنایە، خێرا لە ژوورە بچووکەکەیدا کەوتە پیاسەکردن، لە پەنجەرەکەوە بۆ لای زۆپاکە یا بە پێچەوانەوە، دەستی لە سەر سنگی ئەکردە خاچ و لە گەڵ خۆیدا ئەکەوتە قسە کردن و کۆکین. لەم دواییانەدا زیاد لە جاران قسەی لە گەڵ کچە گەورەکەیدا ئەکرد. یولیای تەمەن دە ساڵ، ئەگەرچی هێشتا گەلێک شتە بوو کە نەیزانی، بەڵام زۆر چاک لەوە گەشتبوو کە دایکی پێویستی بەوە، بۆیە هەمیشە بە چاوە گەورە و زرنگەکانیەوە چاودێری لێ ئەکرد و بە هەموو توانایەوە ئەیویست، ئەو چی لێ داوە بکە ئەم بەجێی بهێنێ ئەم جاریان پۆلێچکە جلی برا بچووکەکەی داکەن تا بیخەوێنێ مناڵەکە بۆ گۆڕینی ئەو کراسەی کە بوو لە هەمان ئەو شەوەدا بیشۆن هێور و ڕاست و بێدەنگ لەسەر کورسێک دانیشت بوو قاچە بچکۆلەکانی تون بە یەکترەوە نووساند بوو بەرەو پێشەوە بەرەو لای خەڵکەکە درێژی کردبوون مناڵەکە گوێی لەو قسانە گرتبوو کە دایکی خوشکە گەورەکەی لەگەڵ یەکدیدا ئەیان کرد دەمولێوی هێنابووە پێشی و بێ جوڵە لێیان ڕامابوو، ڕێک وەک ئەو کوڕە ئاقڵانەی کە دائەنیشن بۆوەی ڕووتیان بکەنەوە تا بڕۆن بنوون. کچێکی لەو مناڵتریان لە جلێکی تەواو دڕاودا لە پاڵ دیوارەکەدا وەستابوو، چاوەڕوانی ئەوەیەکرد سەرەی بێ. دەرگای لای پلیکانەکان بە تەواوی کرابوو، بۆی هەرچۆنێکە لەو شەپۆلی دووکەڵی جگەرەی کە لە ژوورەکانی ترەوە دێتە ناو و ژنە نەگبەتە سیلاوییەکە خاتە کۆکە کۆک و ئازاردان کەم بکاتەوە. لەوە ئەچوو کاترینا ئیڤانۆڤنا لەم هەفتەی دواییدا لە ڕوو لاوازتر بووبێ، پەڵە سوورەکانی سەر ڕوومەتی زیاد لە جاران سوور ببوونەوە. بەدەم هاتوچۆی ناو ژوورەکەوە بە کچەکەی وت، پۆلێچکە، تۆ بڕوا ناکەیت، تەنانەت توانای وێناکردنی ئەوەیشت نییە کە بزانی ئێمە لە ماڵی باوەگیاندا چەندە شاد و هەبوو ئەژیاین و چۆن ئەم کابرا سەرخۆشە منی پەخست و هەموو ئێوەیش هەروا لێکە. باوکم کارمەندێکی گەورەی دەوڵەت و پلەکەی نزیک لە پارێزگار بوو. تەنیا هەنگاوێکی مابوو بگاتە ئاستی پارێزگاری. تەنانەت هەموو ئەوانەی ئەهاتنە لای ئەیانوت، ئیڤان میخائیلۆڤیچ، ئێمە تۆ بە پارێزگاری خۆمان ئەزانین. کاتێ لە کۆتایی شەوی ئاهەنگەکەدا نوێنەری خانەدانەکان، شازادە خانم بیزملنایا، واتە ئەو خانمەی پیرۆزبایی لێی کردم کاتێک بووم بە ژنی باوکت، کاتێ کە بینیمی یەکسەر پرسی، ئەمە ئەو کچە دلۆڤانە نییە کە لە ئاهەنگی دەرچوونی قوتابخانەیدا سەمای شالی کرد؟ ئەبێت، ئەم دڕاویە پینە بکەین خۆزگا دەرزی و دەزوت بهێنایە و هەر ئێستا وەک فێرم کردویت بتدورایەتەوە ئەگینا بەیانی ئاه بەیانی ئحم ئحم ئحم دڕاویەکەی زیاترە بێت ژنە داماوکە وشەکانی کۆتایی زۆر بە زەحمەت و بەدەم کۆکەوت لەو کاتەدا شازادە شجگل سکوی کاف سەرێکی لاو بوو تازە هاتبووە پترزبۆرگ. سەمای مازورکای لەگەڵدا کردم و بۆ ڕۆژی دوای ویستی بێتە خوازبێنم بەڵام من بە قسەی خۆش سوپاسم لێکرد و پێم وت ماوەیەکە دڵم لای یەکێکی ترە پۆلێچکە ئەو کەسە باوکت بوو باوکت زۆر توڕە بوو بەڕاست ئاوەکە ئامادەیە؟ باشە کراسەکە بێنە. گۆرەویەکان لەکوێن؟ پاشان ڕووی لە کچە بچووکترەکە کردووتی. لیدا ئەمشەو تۆ بێکراس بن و تەگبیری بکە. گۆرەویەکانت لە پاڵ خۆتان دابنێ ئەویژە شۆم. ئەم سەرخۆشە شڕە و پڕە لەبەرە بۆ نەهاتەوە. کراسەکەی هێن لەبەر کردووە بۆتە سەختیان هەمووشی دڕاندووە. خۆزگە هەموویانم بە یەکجاری بشۆردایە و دوو جار ئازارم نەچەشتایە خوایە ئەحە ئەحە ئەحە دیسانەوە. هاواری لێ هەستا وتی ئەمە چیە چی ڕوویداوە چی ئەهێنن خوایە کەمار میلادۆڤی خوێنای و لەسەر خۆچویان هێنایە ژورەوە پۆلیسەکە بەم لاولادا هەڵی ڕوانی و پرسی ئاخر لە کوێی دابنێین ڕاز کۆڵنیکۆف قەنەفەیەکی نیشاندا وتی سەر قەنەفەکە ڕاز لەسەر قەنەفەکەی دابنن سەریشی بخەنە ئێرەوە یەکێک لە ڕاڕەوەکەدا هاواری کردوتی بووە بە ژێر گالیسکەوە سەرخۆش بوو کاترینا ئیڤانۆڤنا بە ڕەنگی پەڕیو وەستابوو، بە زەحمەت هەناسێ دا، مناڵەکان ترسان. لیدای بچکۆلە هاواری کرد و خۆی هەڵدایە باوەشی پۆلێچکاوە، هەموو گیانی ئەلەرزی. دوای ئەوەی ڕاسکۆڵنیکۆف مارمیلادۆڤی خەوان، بە پەلە بەرەو کاترینا چوو، پێی وت، توخوا هێور بە، مەترسە. بە شەقامەکە دا تێپەڕی، کە بوو بە ژێر گالیسکەکەیەوە، ناڕەحەت مەبە. دێتە هۆش خۆی من پێم وتن بۆ ئێرەی بێنن من جاری تر هاتوومەتە ئێرە لە بیرتە دێتەوە هۆش خۆی من خرجەکەی لاستۆگرم کاترینا ئیڤانۆڤنا ناومێدانە چوە لای مێردەکەی و هاواری کردوتی بەنیازی خۆت گەیشتیت ڕاستکۆڵنییکۆف زوو تێگەیشت ئەم ژنە لەوانە نییە کە یەکسەر لە هۆش خۆی بچێ خێرا سەرینی نایە ژێر سەری پیاوە داماوەکە کەس بیری بۆ ئەوە نەچووبوو کاترینا ئیڤانۆڤنا کەوتە داکەندنی جلەکانی و بەوردی تەماشاکردنی خۆی لە بیر چوو بۆ و گازی لە لێویەگرت ئەو هاوار و ناڵانەی ئەیانویست لە سنگیەوە زوو بێنە دەرێ خەفەی کردن ڕاستکۆڵنییکۆف هەر لەو سەر و بەندەدا یەکێکی ڕاستپارد بڕوات و پزیشکێک بهێنێ هەر خانوێک لەو لایەنەوە پزیشکێک هەبوو ڕاسکۆڵنیکۆف بە کاترینا ئیڤانۆڤنای وت من نردومە بە دوای پزیشکە بێ تااقەت مەبە پارەکەش خۆمەیدەم ئاوتان نییە؟ دەسە سڕێک یان خاولیەک یا هەر شتێکی ترم بدەنێ هێشتا نازانین برینەکەی چۆنە بارحاڵ زامدارە نەکوژرا و دڵنیا بن با بزانین پزیشک چیڵێ کاترینا ئیڤانۆڤنا خۆی گەیاندە پەنجەرەکە لەوێ لەسەر کورسێکی قۆڵ کە لە سوچێکدا دانرابوو تەشتێکی گڵینی گەورەی پڕ لە ئاو دانرابوو، ئاوەکە بۆ ئەوە ئامادە کرابوو کە شەو کراسی مێردەکەی و مناڵەکانی پێ بشوا. ئەم شەوانە جلشتنا لانی کەم هەفتەی دوو جار و هەندێک جار زیاتریش کاترینا بە دەستی خۆی ئەیکرد، چونکە کار گەیشتبووە ئەوەی کەیتر لە قاتێک زیاتر جلی تریان نەبوو بیگۆڕن. هەر یەکێک لە ئەندامانی خێزانەکە تەنیا یەک دەست جلی هەبوو. کاترینا ئیڤانۆڤنایش بەرگەی پیس و پۆخڵی ناگرت بەوە قایل بوو ئەو شەوانە لە کاتی نووسندا زیاد لە توانای خۆی ماندوو بکات و بەیانی بە پاکی جلەکانی کە بەسەر تنافۆ بوون وشکیان کاتەوە و بیانداتێ نەک ماڵەکەی بە پیسی ببینێ ویستی وەک ڕاسکۆڵنیکۆف داوای لێکردبوو تەشتەکاڵ بگرێ، بەڵام زۆری نەمابوو بە تەشتەکەوە بکەوێ. ڕاسکۆڵنیکۆفیش خاولیەکی پەیدا کرد و بە ئاو تەڕی کرد و کەوتە پاکردنەوەی دەم و چاوە خوێناویەکەی مارمیلادۆف. کاترینا ئیڤانۆڤنا لە پاڵیا وەستا. دەستی بە سنگی خۆی گرتبوو، بە زۆر هەناسەی هەڵەکێشا. ئەو خۆی پێویستی بە کۆمەک و یارمەتیدان بوو. ڕاسکۆڵنیکۆف وردە وردە کەوتە بیری ئەوەی کە نەئەبوو. جەخت لەسەر هێنانی زامدارەکە بکا بۆ ئێرە، پاسەوانەکەیش بە سەرسامیەوە هەروا وەستا بوو. کاترینا ئیڤانۆڤنا بانگیکچەکەی کرد پۆلێچکە خێرا بڕۆ بۆ لای سۆنیا ئەگەر لە ماڵەوە نەتبینی قەیدی نییە بڵێ باوکی بۆ بە ژێر گالیسکە و هەرکە گەشتەوە ماڵەوە بێت بۆ ئێرە زوو بە پۆلێچکە وەرە ئەم دەسماڵە بدە بەسەرتا مناڵە بچکۆلەکە کە لە سەر کورسیەکە دانیشتبوو لە پرێکدا بە زمانی پتەوە وتی زوو لاکە ڕاکە ئەمەی وت و دیسانەوە بێدەنگ ڕاز لە سەر کورسیەکە مایەوە چاوی هەروا ڕاما و قاچی تون بەیەکەوە نووساندبوو پێی بەرەو پێشەوە و نۆکی پەنجەی بە شاشی دەرکەوتبوون. ژوورەکە لەو ماوەیەدا ئەوەندە سیخناخ بوو دەرزیت هەڵدایەن ئەکەوتە سەر زەوی هەموو پاسەوانەکان ڕۆشتن بێجگە لە یەکێکیان کە هێشتا مابوو ئەیویست ئەو خەڵکانەی لە پلیکانەکانەوە هاتبوونە ژوورە و دیسان بەرەو ئەویان بکاتەوە زۆربەی کرێگرتەکانی خاتوو ئەمانە یەکێکیان کڵاویشی لەسەردایە دەی بڕۆنە دەرێ هیچ نەبێ ڕێزی مردوو بگرن کۆکە گەروی گرت بەڵام هەڕەشەکەیش کاریگەر بوو دیار بۆ قسەی کاترینان بەهەن وەرەگرت ئەوەتە یەک بە دوای یەکدا لەو دەرگایە و کە هاتبوو نەژورێ دیسانەوە چوونە دەرەوە لە ناوی خۆیاندا هەستیان بە جۆرە خۆشیە کرد ئەوە هەستی ڕاستەقینەی هاودەردیە هەمیشە لە دڵی نزیکترین کەس بەیەکدی کە لێقەومان و داماوی ڕویان تێبکا ئەو هەستە هەیە ئەمە هەستی هەموو مرۆڤێکە و چ ئاوارتێکی تیا نییە لەو میانەدا و لە دەرەوە هەندێک قسە کەوتە بەرگوێ لەبارەی خەستەخانەوە گوایە نابێ ئەم ناوە جەنجاڵ بکرێت و خەڵکی ناڕەحەت بن کاترینا ئیڤانۆڤە هاواری لێکردنوتی چۆن یعنی نابێ بمرێت ویستی دەرگاکە بکاتە و تا وەک هەورە ترێشقە بە سەریاندا بکێشێ، بەڵام لە بەر دەرگاکەدا تووشی خات و لیپی فێخزێڵ بوو کە تازە هەواڵی کارەساتەکەی بیستبوو، هاتبوو چارەسەرێک بدۆزێتەوە. خاتوو لیفێخزێڵ ژنێکی ئەڵمانی و تا بڵێی بێ بیر و ناڕێک و پێک بوو. ئەو دەستی بە یەکدا دا و بە ڕووسییەکی شکست وتی. خواهاوار مێردەکەت بە سەرخۆشی بۆ بە ژێر دەست و پێ ئەسپەوە بیبەن بۆ خەستەخانە من خاوەنی ئەم ماڵم کاترینا ئیڤانۆڤنا بە فیز و دەعیەکی تایبەتەوتی ئامالیا لودوی گۆڤنا تکایە بزانە چێڵیت هەمیشە لەگەڵ خاوەن ماڵدا هەر بەو لوت بەرزیەوە قسەیە کرد بۆ ئەوەی هەر کەسە و جێوڕێ خۆی بزانێ ئێستایش بەم حاڵەوە ئەو وازی لەم نەریتە بە تامەی خۆی ناهێنا لبزیاتنیکۆف نیم کە ئێستا لە پشت دەرگاکەوە پێکەنێ، لە ڕاستیا لە پشت دەرگاکەوە دەنگی قاقای پێکەنی نەهات کەیان وت، وا دەستیان داوەتە قژ یەکتری، بۆیە هەمیشە هەر پێ دەڵێم، ئامالیا لودڤیگوڤنا، بەڵام من نازانم تۆ بۆ خۆشیت لەم ناوە نایە، تۆ خۆت دیت چی بە سەر سمیۆن زاخارویچ هات. لە سەرەمەرگدا داوات لێ ئەکەم هەر ئێستا دەرگاکە دابخەیت و. نەهێڵیت کەس بێتە ژوورەوە هیچ نەبێت با بە ڕەحەتی بمرێ ئەگینا بڕوا بکە کە هەر سبێنێ ئەم ڕفتارە دەگاتە گوێی پارێزگار شازادە بە کچی منی ناسیوە هەروەها خودی سمیۆن زاخارڤچیش کە زۆر جار بەسەری کردوێتەوە بە چاکی ئەیناسێت هەم کە دەزانێ کە سمیۆن زاخارڤچ دەست و هاوڕێی زۆری هەیە ئەو لەبەر ئەو لاوازیە هەرە ناخۆشەی لەخۆیدا هەست پێکات و بەهۆی نەفس بەرزی و خانەدانی خۆیەوە وازی لەو هەموو هاوڕێیانە هێناوە بەڵام ئێستا ئاماژەی بۆ ڕاستکۆڵنییکۆف کردوتی لاوێکی گەورە و خانەدان یارمەتیمانەدا کە لەلایەکەوە دەستی ڕوا و لەلایەکی تریشەوە هاوڕێ و ئاشنای زۆرە سمیۆن زاخەرڤچ لە مناڵی و ئەیناسێ بڕات هەبێ کۆکە کاترینای لەوتە خست. لەو کاتەدا ئەوەی لە جانەڵا دابوو هاتەوە هۆش خۆی و ناڵاندی. کاترینا ڕایکرد بۆ لای. چاوی کردەوە بێ ئەوەی هێشتا کەس بناسێ یان بیری لێ بکاتەوە. لە ڕاسکۆڵنیکۆف ڕاما کە لە پاڵی وەستابوو. هەناسەی قورس و قووڵ و پچڕ پچڕ بوو. خوێن بە لالێوێ ئەهاتە خوارێ و. ئارەقە کەوتبووە نێو چاوی. کە ڕاسکۆڵنیکۆفی ناسی بە زەحمەت چاوی گڕدا. کاترینا ئیڤانۆڤنا بە نیگایەکی غەمگین، بەڵام دڵگیرانە تەماشای کرد. فرمێسک بە چاویا هاتە خوارێ. پاشان بە دەنگێکی پڕ لە نائومێدییەوە وتی، خواگیان! هەموو سنگی بووە بە گۆشتی کوتراو. خوێن! تەماشای خوێنەکە! ئەبێت گشت جلەکانی دابکەنین. پاشان ڕووی تێکردووتی سمیۆن زاخارویچ ئەگەر ئەتوانی کەمێک بسوڕێ مارمیلادۆف ژنەکەی خۆی ناسی و بە دەنگێکی گیرا ئەوتی قەشە کاترینا ئیڤانۆڤنا بەرە و لای پەنجەرەکە چوو تەوێڵی بە چوارچێوەکەی و ناو ناومێدانە هاواری کردوتی ژیان نەفرەتت لێبێ. ئەوەی لە جانەڵا دابوو دوای چرکەیەک بێدەنگی وتی، قەشە. کاترینا بەسەریا قیژاندی وتی، ناردوومانە بە دوایدا. بریندارەکە گوێڕایەڵانە بێدەنگ بوو، دوایی بە نیگایەکی غەمگین و ترساوە بە دوای ژنەکەیدا گەڕا. کاترینا ئیڤانۆڤنا جارێکی تر گەڕایەوە سەری وەستا، بریندارەکە تۆزێک ئارام بوو. بەڵام زۆری بڕ نەکرد. زوو چاوی بڕیە لیدای جوان و بچکۆلەی کە لە سوچێکدا وەک ئەوەی لە کاتی لە سەرخۆچووندا بێ ئەلەرزی. بە ڕوانینە سەیر و نیگا مناڵانەکەیەوە لێ ڕوانی. بە دوودڵی و بە ئاماژەوە بۆی وتی. ئا. ئا. ئەیویست شتێک بڵێ. کاترینا ئیڤانۆڤنا هاواری لێکرد ئیدی چی دەوێت؟ زامارەکە کە بە نیگایەکی شێتانەوە لە قاچە ڕووتەکانی بچکۆلەکەی خۆی ڕوانی بە زەحمت لە بەرخۆیوتی پێی پەتیە پێی پەتیە کاترینا ئیڤانۆڤنا بە تووڕێیەوە دەنگی لێبەرز کردەوتی خۆت ئەیزانی بۆ پێی پەتیا. ڕاسکۆڵنیکۆف بە دەماخێکە وتی سوپاس بۆخوا پزیشکەکە هات. پزیشکەکە کە پیرەمێردێکی ڕێک و پێکێڵمانی بوو لە کاتێکدا لە بێ متمانەیدا چاوی بەم لاولا داگیرا هاتە ژوورەوە چوە نزیک نەخۆشەکەوە نەبزی گرت بە وردی تەماشای سەری کرد و بە یارمەتی کاترینا ئیڤانۆڤنا قۆپچی کراسەکەی کە تەواو شەڵاتی خوێن بوو کردەوە و سنگی ڕووت کرد، هەموو قەفەزەی سنگی کوتراو و پەرێشان و چەند پەراسیۆکی لای ڕاستی شکابوو. لای چەپی ڕێک بە سەر دڵیەوە پەڵەیەکی زەردی سامناکی گەورە کە شوێنپێی لێدانی توندی سمی ئەسپەکان بوو ئەبینرا. پزیشکەکە برەو هێنایەوەک پۆلیسەکە ئەوی بۆ باس کردن کە چۆن بریندارەکە بە تای گالیسکەکەوە گیر بووە و کاتێک کە تایەکە سوڕاوەتەوە چۆن نزیکەی سی هەنگاو بە سەر زەوی شەقامەکەدا ڕایکێشاوە. پزیشکەکە لەسەرخۆوە بە ڕاستکۆڵنییکۆفی وت سەیرە چۆن وا هاتۆتەوە هۆش خۆی ڕاستکۆڵنییکۆف پرسی جاڵێ چی پزیشکەکە وتی هەر ئێستا ئەمرێ ڕاستکۆڵنییکۆڤتی یانی هیچ ئومێدێک نییە پزیشکەکەوتی هیچ دوا هەناسەکانی ژیانێتی بێجگە لەوەی کە سەریشی زۆر بە سەختی بریندار بووە هەرچەندە ئەشێت خوێنی لێبگرین بەڵام کەڵکی نییە دوای پێنج یان حەو دەقیقەی دی حتممە نەبرێ ڕاستکۆنیکۆڤەتی کەواتە با هیچ نەبێ خوێنی بگرین پزیشکە کەوتی باشە بەڵام با پێت بڵم کە ئەم کارش هەر بێ سوودە لەو کاتەدا دیسانەوە دەنگی پێهات خەڵکەکە لە تارمەکەدا ڕێگەیانەکردەوە قەشێکی پیری سەرسپی کە هەندێک شتی پێویستی پێ بوو دەرکەوت پۆلیسێکی بەدواوە بوو زوو پزیشکەکە جێگەی خۆی دایە و تەماشایەکی بەمانای کرد ڕاز کۆلنییکۆف پزیشکەکەی قایل کرد کە کەمێک بمێنێتەوە ئەویش شانی هەڵتەکاند و مایەوە هەمویان چوونە دواوە دانان بە گوناهەکاندا زۆری نەخەن بریندارەکە کە لەسەر مەرگدا بوو توانای قسەکردنی نەبوو